شەهرەزاد و تێجێڕنەوە پیاوێکی بەغدایی هەبوو دەوڵەمەند و خاوەن خان و بەرە بازرگانێکی ناسراوی شار بوو بەڵام وەجاخ شوێر بوو نەکوڕ و نەکچی نەبوو بە ساڵاچوو پشتی کۆماوە ئیدی خەم و پەژارەی ئەوە دایگرت کە ئەو هەموو پارە و سامان و خانووبەرانەی دوای خۆی بەفیڕۆ بڕوا، بۆیە دەستی کردە خواپەرستی و بەڕۆژوو بوون و چوونە خەڵوەتەوە، خێر و چاکەکردن، خەتمە و قورئان خوێندن بۆ خوا، تاکو خوا نزا و پاڕانەوەی پەسەند کردبوو، ژنەکەی سکی پڕ بوو، نۆ مانگە و نۆ ڕۆژەی کۆتا بوو، کوڕێکی جوانی بوو. ئەمجا بازرگان نەزرەکەی جێبەجێ کرد و بێوەژنانی پۆشی و دەستگیرۆی هەتیوانی کرد و مەولودی لە گەڕەکدا کرد کە حوتەی مناڵەکە چوو بانگیان بە گوێی دادا و ناویان نا حەسەن ئەمجا دایەنی بۆ گیرا شیری درا کە گەورە بوو مەلای بۆ گیرا فێرە قورئان خوێندن و شعر و ئەدەب و بیرکاری کرا هەروەها ڕمبازی، تیراندازی، تاکوو بووە گەنجێکی بە توانای ناسراو، زمان شیرین و قسە پاراو، ڕوومەت و لێو سوور، ڕوخسار وەکوو بلوور. ئیدی گەورە بوو تاکوو ئەوەی پشتی پێ ببەسرێ. ڕۆژێکیان باوکە پیرەکەی بانگی کرد و کەوتە ئامۆژگاری کردنی. کوڕەکەم ئیدی کاتی مردنمە، کارەکانم هەموو کردوون، تەنیا چوونەوە بەردەمی پەروەردگارم ماوە هێندەم لە سامان و پارە بۆ بەجێ دێڵم بەشی کوڕاو کوڕت بکە تۆش لەخوا بترسە شوێن هاوڕێی خراپ و ناپیاو مەکەوە دوای ئەم ئامۆژگاریە هێندەی پێنەچوو بازرگان مرد ئەمجا بەڕێ و ڕسمێکی نایە باوکەکەی کفن کرد و لە گۆڕستان ناشتی چەند ڕۆژێک تەعزێی بۆ گرت و خەتمە و خێر و دەستگیرۆی لێ قەوماوانی کرد. هاوڕێیانی خۆی و باوکی و دراوسێکانی هاتنە پرسەی باوکی وتیان هەموو ئەمرین، ڕێگەی باوک دەگرین. تەعزیەباری کاری ژنانە، کارکردنیش پیشەی پیاوانە. تەعزیەیان بە حەسەن شکاند. ئەمجا بردیانە سەیران کە گوایە خەم ئەڕەوێنێ، حەسەنیش کە بیری لە سامانی بەجێماوی باوکی کرد هێندە زۆر بوو پێی وابوو لە بن نایەت، زڕەی پیاڵەی مەی و زرنگە پاوانەی سەماکەران و شەو نخونی و ڕابواردنی بەلاوە زۆر خۆش بوو، ئامۆژگاری باوکی ڕەحمەتی لە بیر کرد، سەری کردە سەر چێژەکانی دنیا، تاکو سامانەکانی باوکی بەرە بەرە بە فیڕۆدا. ئیدی مایەپووچ و دەست بەتاڵ بۆی دەرچوو. تەنیا کارەکەرێکی تایبەتی خۆی بۆ مایەوە کە کاتی خۆی باوکی پێشکەشی کردبوو. کارەکەر ناسک و جوان، قەد و باڵا ڕێک، هونەرمەند و خوێندەوار و ئەدەبدۆست، دەم و چاو خڕ وەکوو مانگ، چاوانی لە چاوانی ئاسک ئەچوو، لووتباریک لێوانی بە گوڵە شەقایق ئەچوو، دەمی بە مۆری سولەیمان ئەچوو، دانەکانی ئەدووت ڕیزە مروارین، لەگەڵ ئەو هەموو جوانیەشدا شیرین گفتە و زمان پاراو بوو. کار گەیشتە ئەوەی سێ ڕۆژیان بەبێ نانخواردن بردە سەر. بۆیە کەنیزەکەکەی وتی گەورەم بمبە پیشانی خەلیفە هارونە ڕەشیدم بدە نرخەکەیشم بە دە هزار دینار دابنێ لە حەقمدا گەر گاڵتەیان پێهات بە خەلیفە بڵێ تواناکانی کەنیزەکەکەم تاقیبکەرەوە وەسپم کە و بڵێ لە دنیادا وێنەی نیە بۆ خەلیفە نەبێ بەفیڕۆ چێ پێی وتەوە بەو نرخەی پێم وتیت کەمتر نەمفرۆشی کەنیزەکەکە ناهەقی نەبوو چونکە قەدری نەئەزانی ئەمجا دەستی گرت و بۆ لای خەلیفە هارونە ڕشیدی برد چۆن ئامۆژگاری کرابوو بەو شێوەیە دووە هارونە ڕەشید پرسی ناوت چییە؟ کەنیزەکەیش وتی، تەوەدود. خەلیفە وتی، تەوەدود لە زانستەکان چی ئەزانێ؟ وتی، قوربان، ڕێزمان و زمانی عەرەبی، ئەدەب و شەرع و قورئان و تەفسیری سورەتەکانی و نیوە و چواریەکی فەرزەکان، ئاواز و مۆسیقا ئەزانم، کڕنووشەکان و مەککەیی و مەدینەییەکان، کۆی پیتەکانی قورئان چ ئایەتێک ئایەتێکی دی سڕیوەتەوە بیرکاری و فەلسەفە و ئەندازە و مەنتیق ئەزانم حەزم لە شعرە عوت ئەژەنم هێندە شارەزام مەگەر زاناکانم بگەنێ شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە خەلیفامەی بیست سەرنجی تەمەنی کەمیشیدا پێی سیر بوو بە خاوەنەکەی وت بۆ زانستەکان شارەزان ئەهێنمە بەرامبەری گەر بلیمەت بوو ئەوە نرخەکەی بە زیادەوە ئەدەم گەر وایش نەبوو ئەوا ماڵی قەڵب سەر بە خاوەنیەتی. ئەمجا فەرمانی دا بڕێ پارەیان دایە خاوەن کەنیزەک و پێیان وتن، ئێستا بڕۆنەوە، چاوەڕێ بکەن تا ئەنێرینەوە شوێنت. خەلیفە فەرمانی پاشایەتی بۆ والی بەسرە نووسی و بۆی نارد. تێیدا داوای ئیبراهیم کوڕی سەیاری نیزامی کردبوو کە زانایەکی بەناوبانگی زمان و ڕێزمان و ڕەوانبێژیی سەردەمی خۆی بوو. هێندەی پێ نەچوو، کەسانێکی زۆر لە کۆشک ئامادە بوون، ئەمجا ناردیە دووی کەنیزەک و خاوەنی. کەنیزەکە کە هات، هێندە ڕازاو و شۆخ بوو، دانیشتوان سەریان لە جوانی سوڕما. کورسییەکی زێڕینیان بۆ دانابوو، خەلیفە و یاوەرانی دانیشتبوون. کیژەکە ڕووی کردە خەلیفە و وتی، قوربان بفەرموون، با پزیشکان و ئەندازیاران و قورئانخوێن و زمان، ڕێزمانزان و ڕەوانبێژان و ئەستێرەناسان و فەیلەسوفان پرسیارەکانیان کەن میری مسلمانان وتی ئەمەوێت لەبارەی ئاینەوە پرسیاری لێ بکەن بەرپەرچی بیر و ڕاکانی بدەنەوە زانایان وتیان بە چاوان یەکێک کەستا وتی منە و کەسم لە شاری بەسرەوە بانهێشکراوم کەنیزەکەوتی فەرمو پرسیار بکە ئەمجا ئیبراهیم کوڕی سەیار پرسی، تۆ وتوتە قورئانم خوێندوە و ئایەتەکانی پووچکەر و پووچکراوە ئەزانم، ئایەتان و پیتەکان پێ ئەزانیت؟ کیژە وتی، بەڵێ وتومە. کابرا پرسی، کەوابوو فەرزەکان کامانەن؟ پەروەردگارت کێیە؟ سەر بە چیت و ڕووگەت کوێیە؟ پێشەنگت کێیە؟ خەلیفە لە وەڵامەکەی سەری سوڕما، چەند زمان پاراو بوو، ئەمجا پرسیەوە چۆن بەخوات زانی، کەنیزەکەکە وتی بەهۆی ژیریمەوە، ئەمجا پرسیەوە ژیری خۆی چییە؟ کەنیزەکەکە وتی ژیری دوو بەشە، بەشێکیان بەخشراو و هەیە، بەشەکەی دی لە سروشت و دەوروبەر وەری ئەگرین. ئەمجا وتی ئافەرین، وەڵامەکەت ڕاستە. پرسیەوە، فەرزە پێویستەکان چەندن؟ کیژە ناز کەمناڵ کارە کەوتی فەرزەکان پێنجن شایەتمان هێنا نوێشکردن زەکاتدان ڕۆژوگرتن حەجکردن گەر لە توانادا بوو بوونەکان چوارن شەو ڕۆژ مانگ و خۆر کامانە دیاریکەری تەمەنن زاناکەوتی ڕاستت وت ئەمجا پرسی کەنیزەکەکە وتی پاک و خاوێنی، شاردنەوەی شوێنە ناسک و جوانەکان، بەکارنەهێنانی ئەو بەرگانەی بە لەشەوە ئەلکێن، وەستان بۆ نوێژکردن لە جێگایەکی پاک و خاوێندا، ڕووکردنە ڕووگە، قیبلە، ئەمجا نیازی نوێژ دابەستن. زانا کەوتی ڕاستت کرد ئەمجا پرسی حکمی ئەوانە چییە کە نوێژ نەکەرن کەنیزەکە وتی لە فەرموودەی سەحدا توەر کەسێک بان قەز نوێژ نەکات و بەبێ هۆ بێت بەشی لە ئیسلامدا نامێنێ ئەمجا پرسی ئەی کلیلی نوێژ چییە کیژەوتی دەستنوێژ ئەمجا پرسی ئەی کلیلی دەستنوێژ چییە وتی بسم الله الرحمن الرحیم ئەمجا پرسی ئەی کلیلی بسم الله الرحمن الرحیم وتی یەقین پرسی کلیلی یەقین وتی پەیڕەوکردن پرسی کلیلی پەیڕەوکردن وتی دانان بەو ڕاستەدا کە خوا تاک و تەنایە هەر خۆشی پەروەردگارە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو پێغەمبەر فەرمیێتی درودی خوای لێبێ گەر بەڵایەک ڕووی کردە مسلمانێک دەست نوێژی نەبوو باخۆی سەرزەنشتی خۆی بکە زاناکەوتی ڕازەکەی دەم خۆش ئەم جاپرسی هۆیەکانی تەیەمومم پێ بڵێ کەنیزەکەکەوتی لەو هۆیانە نەبوونی ئاو یان پێویستی پێی بێ ترس لە نەخۆشی بڕین و زامداری ئەوەش کە پێویستە تێیدا بیکەین نیاز بوون خاڵ خۆڵاویکردنی ڕوخسار شەهرەزاد گێڕایەوە کەنیزەکەکە دیسان وتی سنەتەکانی نوێش بانگدان هەستان بڵندکردنەوەی هەردوو دەست نزاکردن وتنی ئەعوذ بالله من الشیطان الرجیم خوێندنی سورەتی فاتیحە و هیتر وتنی الله وەکبەر لەو کاتانەدا لە بارێکەوە خۆت ئەگۆڕیتە بارێکی دی وتنی سەمیع الله من حەمده ئەمجا سڵاودانەوە بە دوو لای خۆتدا زانا کەوتی ڕازەکەی ئەمجا پرسی چ کاتێک زێڕ زەکاتی ئەکەوێتە سەر وتی گەر کێشی گەشتە بیست مسقال ئەو کاتە نیو مسقال زەکاتی ئەبێ لێ بدرێ خۆ ئەگەر نۆزدە مسقال بوو زەکاتی ناچێتە سەر ئەمجا زەکاتی مەڕی پرسی کەنیزەکە کەوتی هەر چل سەرمەڕ ئەبێت یەک سەرمەڕ زەکاتی لێ بدرێ زانا کەوتی ڕاستت کرد ئەمجا کە لەبارەی ڕۆژوە لێی پرسی کەنیزەکە کەوتی لە پێشەوە نیاز بوون خۆگرتنەوە لە خواردن و خواردنەوە خۆڕشاندنەوە ئەبێت ژنانی بەڕۆژوو عادەی مانگانە نەبن ئەبێت مانگ بینرابێ سونەتەکانیشی زوو بەربانکردنەوەیە درەنگ لە خواردن بوونەوەی پارشێوە دوورکەوتنەوە لە فرەبێژی و زۆروتن تەنیا بە قورآن خوێندن باسی چاکەکردن نەبێ زاناکەوتی ڕاستە پرسیەوە هەندێ لەوانە بڵێ کە ڕۆژوو بەتاڵ ناکەنەوە ئەویش وتی، چاوڕشتن و خۆ چەورکردن، تۆزی ڕێگا، تف قوتدانەوە، سەیری ژنان کردن. شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو، بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە زاناکەوتی ئێستا باسی نوێژی مانگ و ڕۆژگیرانم بۆ بکە کەنیزەکەوتی دوو ڕکعات نوێژە و بانگی بۆ نادرێ هەر ڕکاتە دوو جار کڕنوش بۆ خوا ئەبرێت بڵند ئەبیتەوە دا ئەنیشیت و شایەتمان ئەڵێت و سڵاوە دێتەوە زاناکەوتی زۆر ڕاستە پرسی ئەی نوێژی وەتر وتی کەمەکەی یەک ڕکعات ئەکرێ زۆرەکەشی یەک ڕکعاتە زاناکە وتی ئەمە شت ڕاست بوو ئەم جا پرسی خەڵوەت چییە کەنی جەکەکە وتی سنەتە مەرجەکانیشی ئەمانن نیاز بوون نەچوونە دەرەوە مەگەر بۆ پێویستیە جستەیەکان قسە نەکردن زاناکەوتی زۆر ڕاستە ئەمجا پرسی مەرجەکانی حەجکردن چین؟ کەنیزەکەکە وتی، باڵغ بوون، ئاوەز بوون، ئیسلام بوون، توانا بوون، لە ژیانیشدا یەک جار حەجکردن پێویستە. ئەمجا پرسی کۆڵەکەکانی جیهاد چین؟ کەنیزەکەکە وتی دەرکردنی کافران، بوونی پێشەنگ، بوونی پێداویستیەکانی جەنگکردن، ورەی جەنگاوەران. کە زاناکە ئەم هەموو وەڵامە ڕاستانەی لێبیست، بۆی دەرکەوت زۆر زیرەکە و، زانایە لە ئاین و بە فەرموودەکان لە دڵی خۆی داوتی کەوابووە بێت فێڵی لێ بکەم تاکو و لەلای خەیفە بشکێت ئەم جاپرسی ئەی کەنیزەک لە ڕووی زمانەوە دەست نوێژ مانای چییە کەنیزەکەکەوتی لە ڕووی زمانەوە پاک و خاوێنی و ڕزگاربوون لە پیس و پۆخلی ئەگەێنێ پرسی ئەی نوێش کەنیزەکەکەوتی نزای چاکە و پاڕانەوە ئەمجا پرسی ئەی واتای غوسڵ وتی خۆ پاکردنەوە ئەمجا پرسی ئەی ڕۆژوو لە ڕووی زمانەوە چی ئەگەێنێ ئەی ژووتی خۆگرتنەوە ئەمجا پرسی ئەی زەکات وتی زیادە کە زاناکە فێڵەکەشی بۆ نەچوە سەر هەستایە سەر پێ و هاواری کرد دانی پیانێم ئەم کەنیزەکە لە خۆم زیرەکتر و زاناترە شەهرەزاد وتی کەنیزەکەکە بەو شایەتە ورەی بەرز بۆ پرسی ئێستا منیش پرسیارێکم هەیە بەشەکانی ئاینم بۆ بژمێرە زاناکەوتی دەدانن شایەتمان نوێش زەکات پاکبوونەوە ڕۆژوو حەج جیهات فەرمان بە چاکە و دوورکەوتنەوە لە خراپە کۆڕ و جەماعەت کە هۆگربوون پێک دێنێت فێربوونی زانست کەنیزەکە کەوتی ڕاستت کرد ئەمجا پرسی بنەماکانی ئیسلام چەندن؟ وتی چوارن، پەیمان بەستن، ڕاستگۆیی مەبەست، پاراستنی سنوور، دروستی پەیمان. کەنیزەکە کەوتی ڕاستت کرد. دوو پرسیارت لێ ئەکەم، گەر نەتزانی، لە حەقیدا داوا ئەکەم لە جلوبەرگی بەرت ڕووت بکرێتەوە، بەرگەکانی خۆتم ئەبێت بدەیتێ زاناکە وتی بپرسە ئەی کەنیزەک ئەویش پرسی لقەکانی ئیسلام چین زاناکە ماوەیەکی زۆر بێدەنگ بوو ئەم جاکەنی زەکەکەوتی هەر ئێستا ڕوت بە و جلەکانتم بدەرێ ئەم جا پێ دەڵێم خەلیفەوتی تۆ بۆمان باس بکە منیش هەر ئێستا فەرمانەدەم بەرگەکانیت بۆ بهێنن کەنیزەکە کەوتی بیست و دوو لقن، خۆ بەستنەوە بە قورئانەوە و دووکەوتنی فەرموودەکانی محمد درودی خوای لێ بێ، ئازار نەدانی خەڵک، حەڵاڵ خۆری، دوورە پەرێزی لە حەرام، بەرگری لە زوڵم لێکراوان، تۆبە کردن، قووڵ بوونەوە لە ئاییندا، خۆشەویستی شوێنکەوتووانی قورئان، بڕوابوون بە پێغەمبەران، ترسان لە لادان، خۆ ئامادەکردن بۆ مردن، پتەوی یەقین، بوردەیی لە کاتی دەستڕۆشتندا، بڕوابەخۆبوون لە لاوازیدا، ئارام بوون لە کاتی کێشە و بەڵاکاندا، خواناسین، زانینی فەرموودەکانی محەمەد درودی خوای لێ بێ، سەرپێچی لە شەیتانی نەفرەت لێکراو، بەگژاچوونەوەی نەفسی خۆت، دڵسۆزی بەرامبەری خوا. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، شەهرەزاد وتی کە خەلیفە بینی زاناکە بێدەنگ بوو فەرمانی دا ڕووتیان کردەوە و ئەمامەکەیان لەسەر داگرت داماوە زۆر تەریق بۆەوە یەکێکی دی هەستا و پرسی ئەی کەنیزەک من چەند پرسیارێکی کەمت لەکەم ئەمجا پرسی، سەلەم چییە؟ کەنیزەک وتی، بڕەکەی دیاریکراوە، ڕەگەزی ناسراوە، قەرزێکە بۆ ڕۆژێکی دانراو. زاناکە وتی، ڕاستە. پرسی، ئەو پێویستیانە ئەبێ لە خواردندا هەبن؟ ئەویش وتی، بڕوابوون بەوەی کە ئەو خواردن و خواردنەوەیە ڕۆزی خوایە و ئەیدات، بۆیە ئەبێت دوای خواردن سوپاسی خوا بکرێ. ئەمجا پرسی، سوپاسی خوا بۆچی؟ وتی، پێزانینە بە نیعمەتەکانی خوا. وتی ڕاستە پرسی ئەوە سوننەتەکانی چین؟ کەنیزەک وتی دەست شتن، بسم اللە کردن لە خواردن، دانیشتن، بە سێ پەنجە خواردن. کابرا وتی ڕاستت کرد. ئەمجا پرسی ئەی ڕێوڕەسمەکانی خواردن چین؟ کیژە وتی پارووی گچکە بخۆین، کەمتر سەیری دانیشتوانی سەر سفرە بکەین. کەنیزەک وتی، شت کەسی بڕوادارە بە خوا، نیوە شت دووڕووەکانە، کافرانیش هیچن. دڵی زانایانیش سێ جۆرە، دڵێک پابەند بە دنیایە، دڵێک پابەند بە ڕۆژی زیندووبوونەوەیە، دڵێک پابەند بە گەورەکانە. هەروەها وتراوە، سێ جۆر دڵ هەیە، دڵێک هەڵپەسێراوە کە هی کافرانە. دڵێک هەر نەماوە ئەویش دڵی دووڕوانە. دڵیش هەیە تۆکمە و چەسپاوە کە دڵی بڕوادارانە. زاناکەوتی ڕاستە. شەهرەزاد